بەندەگی سوڵتانەکەم گومڕاهن و من داواکەم لە تۆ کە خۆم و کوڕەکانم سەناردۆی لەوەی کە بەندەگی ئەوانە بکەین هەر کەس کەوتە شوێن من پەیڕەوی لە من کرد ئەوە لە منە یعنی لە بینی من ئەوە ڕابتە هەلو وان بە یەکەوە چونکە من خۆم خۆم دوورەگرم لە بت پەرستی کەسانێکیش لە خۆیان دوور بگرن و شوێن بنکەون ئەوانیشمان لەگەڵ منە هەر لە منن هەروەک ئەمەی ئەفەرمی من نیت ئەو جز بخۆین چونکە جەمعەیەک لە بەندەگانی مؤمن دوای ئەوە کە کەسانێک تووشی گوناه ئەبن و تەوبەی لێ ئەکەن و ئاساری گوناهەکانیان ناگەڕی کارە باشەکانی شوێن ئەوانە دڵخەبووەکەن یانێ ئەگەر کەسانێک سەرپێچیان دەکرد و تووشی بەسەرەسی بوون ئینتزاری ئەوەی نییە کە خوا بە غوفران و ڕەحمەتی لەوەدا دەرخۆت دەکات هەم ئیرانەدا ئەفەرمێت خاوەنەکەمان من بەعدێک لە ڕۆڵەکانی خۆم لە دۆڵێکی وا سکوونت داوە کە لەوانم یەوە دیارێک و درەختێکی تا بڕوێت لای ماڵە بەحرمەتەکەتا ئەو ماڵەوە من من کردووە لەوەی کە تووشی عرض بێت تووشی ئەوەی بێت بە لەگەڵ سەرەتی ئەو ماڵەکەمێ خاوەنەکەمان بۆ ئەوەی بێت سونەتی گەداون کە نوێژ اقامە بکەن نوێژ ڕاز بکەنەوە اقامەی نوێژ ئەوەیە کە وا ئەنجام بدرێت کە لە هیچ کاتەوە داروبرێنی نەبێت شەرایتی ئەرکانی ظاهر و باطنی هەمووی ڕعایەت بکرێت خشوعی تەوەجە بە ئەقوال و ئەفعالی چونکە ئەگەر لایەک لەوان ڕعایەت نەکرێت مەجەکە بەو لا نابێت خاڵی نەبووە ڕاست نەکراوەتەوە غیر وەختێت من ئەوانم لە ئاوا دۆڕێکا لە ئاواجێ تا سکوونت پێداوە لەبەر ئەمەی کە بەندەگەی تۆ پێ بکەم کە ئیشارە ئەکات فایدەی ئەوە چییە کە دڵانیەکە مەردم بێن و داخۆن بەسەر ئەمانە و باڵی پۆلەکان کێشن بەسەر دانا لە سەمەرەکان ڕۆزیان پێبە یانێ ئەمە ئەبێ بە نەتیجەی ئەو تەوەجوهەی کە خەڵک ئەیان بێت ئەو عەلاقەی وا خەڵکیان پێدا ئەو ڕۆڵانی ئەوە نیە وەختێک مردم دەبۆی ئەوە کە مەرکەزی فەرمانڕەوایی خوارەتە لە جان لە وڵاتارە وەکە لێرە تەڵان زۆرێک قوڕۆزی تەنها سەمەرات لە ئەسری ئەوە جەم دەکرێت و ئەهمیەت بۆ ئێرە و وەخت بۆ ئەوەی بە خدا دەدەن جا فەرمێ ئەوەیان بۆکە شاید سپاسی بۆ بکەن دوانەیان ئەگەر ئاوەها ببێت زەمینە سازگارە بێت بۆ ئەوەی کە ئەوان سپاس بکەن لەعلە بۆ ئەوە بەکارە برێت کە زەمینە سازگار بۆ بەشتێک زەمینە سازگارە بێ بۆ ئەوەی کە ئەوان لەبییان بێت کە تۆ ئەو ناوەتە تێداون وەلە دەرووە حاڵەتێک مناسب بگرن حاڵەتی ئیمتنان حاڵەتی ئەحساسی ئەوەی کە معنەتی تۆ ڕژێنراوە بەسەریان کە لە زەویا و لە لە ئاسمان هەندوو قەدردانی بۆ خوا ئەو کەسەی کە لە دوای ئەم کە من هاتم بەسەر پیریا هاتم بەسەر دەورانی پیریا ئیسماعیل و ئیسحاق پێبەخشی بەڕاستی خاوەکەم بیتری هاوارە هاوارێک کە بەجێ بکرێت باشێت بە زەمینەوە مەحفوز دەکەن. ئێران یاسا کە ئیشارە بە ئێران دەکات توێش ئەوەیە کە ئیبراهیم عەلەیهی سڵاوات وەسەلام بازێک لە وڵەکانی خۆی یاریگەریان ئیسماعیل عەلەیهی سڵاوات وەسەلام بازێک لەبەر ئەوە ئەو ماڵەی کە بە دەستوری خوا خۆی و ئیسماعیل دەستیان کرد کە لەوێ بەندەگی مۆسیقانەی خوا لە بارزترین سوورەتیایانە ئیقامەی نوێژ ئەدا بکەن مەموریەتێک وەکە خوا پێداوە کە هەروا کە خۆی لە گۆشەیەک لەسەر زەویا خەریکی ئەنجامی وەزیفەی بەندەگیە بەشێکیش عدەیەکیش لە ئەفرادی خانەوادەی بنێرێت کە لەوەی وا خوا نەیکردووە مەحفوز بووە و ئەمن و ئارامشی تیا مستەقەر بووە هەرواکە لە دەوروبەریا مستەقەر بوو هەر ئەم مەتاوبەی کە بەحسی کرا لە ئاياتی تریشە ئشارەیان بۆ کراوە وەک لە ئایەی دوو سەد و حەڤدەی سورەی بەقەرە مەسجدێک وا دارای حرمەتە بەو تەوزیحە کە لە پێشا وێژرا و بەیانی ئەوە کاکە داواسیا ئەگەرچی ئەم ماڵە بۆ هەموو مردم دانراوە ئەمما تەنها مؤمنینە کە ئەهلی ئەو ماڵە دەسەڵاتیان داتە حەدێ کە بتوانن ئەو ئەهلە حەقیقیانەی ئەو ماڵە لەوێ دەرکەن و خۆیان لە سوورەتی زاهرا بە ئەنوانی ئەهلی ئەو ماڵە شەندە و لە ئایەی سە و چواردەی سورەی بەقەرا بە سوورەتێک عمومی بەیانەکە کە هەدەف لە کە بانترینیان ئەم مەسجدەیە مەسجد الحرام کەعبە هەدەف لەوانە و لە دروستکردنی ئەوانە ئەوەیە کە یاوی خوا بکرێت و ناوی خوا ببرێت و کەسانێک وا ئەبن بە مانە یا ئەم کارە و هەوڵەبن بۆ ئەوەی کە مەسجدەکان وێران ببن ئیتر چە وێرانی مەعنەوی بەمەی کە نەیەڵن یاغی خوایان تیا بکرێ و ناوی ئەویان تیا ببرێ و چ وێرانی مادی بەوەی کە هەر یەکسرە بیان ڕوخێنن بەیانە تاکە ئەوانە زاڵمترین ئەفرادی بەشەرن جا تەوەجه بەوەی کە لە پێشە عبودیەت و بەندەگی بۆ تەنها خالقی ئامر، تەنها فەرمانڕەوا و فەریادڕەس لە بارزترین سورەتەکانا ئەدا ئەکرێ و ئەوە لە زمنیا ئەوەش هەیە کە نەفی هەر ئامرێکی تر هەر فەرمانڕەوا و فەریادڕەسێکی تر غەیری خوا ئەکرێ یانێ ئەوە هەیە کە عەمەڵەن تەوحید تەحەقوقی پێ ئەبەخشرێت و شرک ئەو زوڵمە گەورە نەفی ئەکرێ جا دیارە هەوڵدان بۆ وێرانکردنی مەساجد و بە تایبەت مەسجدی گەورە بە مەعنای هەوڵدان بۆ نەهێشتنی مەزهەری تەوحیدە لەسەر ئەرزا و بۆ حاکم کردن و موحکەم کردنی پایەی شرک و هەرچی ناڕەوای متەوەلد لە شرکە. و هەوڵەدات لە زەمینەی وێرانکردنیانا کۆشش ئەکا بۆ وێرانکردنیان ئا ئەوانە کەسانێک کە ئا ئەوە وەزعیانە نەبوایە بڕۆنە ناو ئەو مەسجدانە مەگەر دەترسەوە دانێ وەزعیەت تەواو گۆڕاوە ئەبوایە ئاوا ئەفرادێک زاتیان نەبوایە بە غەیری ترس و لەرزەوە نەیانتوانیایە بڕۆنە ناو مزگەوتەکان بەڵام وەزع گۆڕاوە و ئێستاوای لێ هاتووە کە ئەو ناشایستانە دەسەڵاتیان پەیا کردووە و ئەوە ساخەریتن تاقیلی مەسجدەکانەکەن کە یاوی خۆیان زیاد بکرێت و هەوڵەدەن بۆ وێرانکردنیان جا ئەمە حوکمێک ئەکات بۆ هەموو زەمان و هەموو مەکانێک سادقە و شتێک کولیەکە لە هەموو زەمان و مەکانێکا مستاقی هەیە لە هەر کوێ لە هەر وەختێکە بە هەر جۆرێک هەوڵ بدرێ بۆ ئەوەی کە مەساجدی خوا ناوی خوایان تیا نەدرێ ئەو جۆرە کە شایستە ناوی ئەویان تیا نەدرێ ئەو جۆرە کە خۆی پێ خۆشە هەوڵ بدرێت بۆ وێرانکردنیان چ وێرانکردنی مەحسوس چ غەیرە مەحسوس ئەو کەسانەی کە ئەو کارەکەن ئەبن بە مێستاقی ئەوەی کە لێرە بەیان کراوە یانی ئەڕۆنە ڕێگەی زاڵم ترین ئینسانەکان جا ئەوانە لە دنیا زلت و خالی و سەرشۆڕیان بۆ هەیە و لە ئاخرەتا شکنجەیە گەورە جا شتێک کە خوا پێی فەرمێ گەورە چەند و هەروە لە ئاەی سی و شەشی سورەی نورە ئەوەیە ئەگەر لە دروستکردنیان و ئەبێ ئەوانەیان تیا بکرێت جا کەسانێک و متوجهی ئەوە هەن و بۆ تحقق بەخشین بە هەدەف لە دروستکردنیان ئەقدامەکەن ئەوانە شایستەی ئەوەن کە مەدحیان بکرێ لەلایەن خواوە دوای ئەوە کە لە ئاەی پێشە کە خوا ئیزنی داوە ئیجازەی داوە کە بەرز بکرێنەوە بینایان بەرز بکرێتەوە و یاڕی ئەویان تیا بکرێت و ناوی ئەویان تیا ببرێ بەیانی و دەمە و ئێواران بەر لە خۆرکەوتن و بەر لە خۆرپەڕین بۆ ئەو تێیانە تەسبیح ئەکرێت بۆ ئەو لەناو ئەو ماڵانە پیاوانێک تەسبیح ئەکەن کە نە بازرگانی و نە خەرید و فرۆش هیچ کام لە یاغی خوا و ئیقامەی نوێژ و دانی زەکات بەخشینی ئیزافە لە نیاز لە ماڵ و سەروەتیان بۆ ئەوەی کە فەزائیلی خۆیانی پێ ڕشت بەن لەوانە سەرگەرمیان ناکەن و خەریکیان ناکەن بخۆوە ئەوان لە ڕۆژێکە ترسن کە دڵەکان و دیوەکان بەسەر جەزا و پاداشەکەیانا و ئەوە لە خوا چونکە ئەو هەر کەس کە گەرەکی بێت بێ حەساب و بێ ئەنازە ڕۆزی و ڕزقی پیادا و بۆ ئەمانیش گەرەکیە و دەرنەتیجە زیاتر لەوەی وا کردارەکانیان اقتزاکە بەپێی زەحمەتی خۆی نیعمەتیان پێ ئەدا و ڕەحمەتیان پێ ئەکا ئەڵبەتە کەلیمەی بویوت لەو ئایەتە هەم مەساجد ئەگرێتەوە و هەم غێری مەساجد هەر ماڵێک کە ئەو شتەی تیا ئەنجام بدرێت تەسبیحی تیا ئەنجام بدرێ بەو کەیفیەتەوە کە بەیان کرا ئەکەوێتە بەر ئا ئەم مەدحە و ئەهلی ئەو ماڵا کەونە بەر ئەم مەدحە بەڵام بەر لە هەر ماڵێک مساجد ئەبن بە مستاقی ئەم قاعدە کولیە و لەوەوە دەرکەکەین کە هەدەف لە دروستکردنی مەساجد چییە تەسبیح کە لەو ئایەتە بەیانی کراوە عیبارەت لەوەیە کە بەندەی خوا یەک لەحزە لە تەوەقفا نەبێت لە ئەنجامی وەزیفەی بەندەگیە آخر ئەگەر مەخلوقێک لە مەخلوقاتی خوا لە دەرەجەیەک و لە مەرحەلەیەکا بێسێتەوە بە زبانی حاڵی ئەوە بەیانەکا کە خالقەکەی، دروستکەرەکەی، ناقسە، سبحان اللە، چون ئەگەر ئەو ناقس نەبوایە مەخلوقەکەی لە ئەو پایە و دەرەجەی نەقسا نەئەوێساوە. دەرنەتیجە هیچ مەخلوقێک نابێ لە مەرحەلەیەکا تەوەقف بکا و ئەبێ هەمیشە لە حاڵی سەیرا بێ ئەبێ هەمیشە لە نەقس فرار کا بەرەو کەماڵ تا فرار کردنی لە دەرەجەی نەقس دوور کردنەوەی خوا بێ لە نسبەتی ئەوەی کە ناشایستە بە زمانی حاڵ وەختێک کە لەو دەرەجە فرارەکە بۆ دەرەجەی کامڵتر بۆ دەرەجەی بانتر لەوە بە زمانی حاڵ هەر ئەو فرارکردنەی هەر ئەو حرەکەتکردنەی ئەوە بەیانەکە کە خالقی کامڵە زیاتر کەسبی ئەعماڵی ساڵحا بەسەر برد هەروەها لە سوورەی طور ئاەی چوارە ئشارە کرێت بە ئەوەی وە ئەبێ لە مەسجد الحرام و لە مەرکەزی فەرمانڕەوایی خوا لەسەر زەویا ئەنجام بدرێت و ئشارە کا بە نەتیجەی ئەو ئەمرەی کە خوا کردوویەتی هەر لە سەرەتای بینای ئەو مەسجدەوە و ئەو ماڵەوە ئشارە کاڵەوەی کە دوای ئەوە هەر زەمانێک هەندێک بوون کە لەببەیکیان وتووە و ئەو ماڵەیان بە ئەدای مەراسمی بەندەگی ئاوان کردۆتەوە کە سوێنی پێ خوا ئەفەرموێ والبیت المعمور و سوێن بە ماڵە ئاوەدان کراوەکە کە هەم بە بنای زاهری ئاوەدان کراوەتەوە و هەم بە ئەنواعی کەسانێک وا وەزیفەی بەندەگی بە سوورەتی درووست و کامڵ بۆ خوا لەوێ ئەنجام هەدەفێک وا لە دروستکردنی ئەو ماڵە هەیە لە بینای ئەو ماڵە هەیە تەحەققی پێ بەخشن و بەیانی سووی عاقبەتی کەسانێک ئەکات وە ئەقدامەکەن لە منعی ئەوانەی وا ئەهلی ڕاستەقین و مەسجدن منعیانەکەن لەوەی کە وەزیفەی بەندەگی خۆیان لەوێ ئەدا بکەن بەیانی مشرکین و کافرین کە لە زمانی نزول قورآانەکە و ئەڵبەتە هەر زمانێکی تریش دەکرێت مستاقی وەها ببێت و کەوێتە بەر ئامە وما لهم ألا يعذبهم الله وهم يصدون عن المسجد الحرام